واتە با ژنەکان لە پاکیدا بن و پێش دەڵاقدانەکەیشیان نەچووبنە لایان نەوەک سکیان پڕبووبێ بە مناڵ ماوەی عیددەکەیشیان بۆ ڕابگرن و بیژمێرن با کەم و زیاد نەکا و لە خوای خۆیشتان بترسن لەو ماڵەیان مەکەنە دەرەوە کە تیا تەڵاق دراون مەگەر کاتێ کارێکی شەرماوەری ئاشکرا و دیار بکەن ئەمانەی بەیان کران سنوورگەلێکن خوا دایناون هەر کەسیش لە سنوورێ خوا داینابێ لابدا ستەمی لە خۆی کردووە تۆ نازانی ڕووداوی دنیا چۆنە بێ لەوانەیە خوا پاش ئەو تەڵاق دانە کارێ ڕێک بخا ببێ بە مایەی ئەوەی پیاوەکە ژنەکە بهێنێتەوە ژێر نیکاحی خۆی کەواتە با ژنەکە لە شوێنی خۆیا بمێنێتەوە و لەگەڵ مێردەکەی دۆست بن. فإذا بلغن أجلهن کاتێک کە ژنە تەڵاق دراوەکان گەیشتنە ئاخری ماوەی عیددە بەسەر چوونیان یا بە چاکی ڕایان بگرن یان بە چاکی لێیان جوێ ببنەوە و دوو پیاوی ساغ و ڕاست لە خۆتان بکەن بە شایەت ئێوەیش ئەی کەسانێک کە گیراون بە شایەت هەر کاتێ پێویستی کرد لەبەر خوا شایەتی خۆتان بدەن و هیچ مەبەستێکی تری تێکەڵ مەکەن ئەو ژنانەیش کە نائومێد بوون لەوەی حەیزیان پیا بێت لە ژنانی ئێوە، ئەگەر کەوتنە گومانەوە لە عیددەیانا کە سەرەتاکەی کەی و بڕانەوەی کەیە، ئەوە عیددەیان سێ مانگە ڕابوورێ بەسەریانا، هەروەها ئەو ژنانەیش کە هەر لە بنەڕەتەوە حەیزیان پیا نەهاتووە ماوەی عیددەیان سێ مانگە، ژنانی دووگیانیش ماوەی عیددەیان ئەوەیە سکەکەیان دانێن. ئەو عیددە دارە تەڵاق دراوانە لە ماوەی عیددەکەیانا بە گوێرەی توانا و دەسەڵاتی خۆتان لەو شوێنەدا دابنێن کە خۆتانی تیا دائەنیشن و زیانیان پێ مەگەیەنن بۆ ئەوەی تەنگیان پێ هەڵبچنن و ناچاری دەرچوونیان بکەن لەو شوێنەی تیا نیشتەجێن خۆ ئەگەر دووگیانیش بوون ئەوا مەسرەفیان بۆ بکەن تاسکەکەیان دائەنێن پاشەوە ئەگەر مناڵەکەیان بۆ شیرپێدان و بۆیان بەخێو کردن کرێی خۆیانیان بدەنێ و لەبارەی چۆنێتی شیرپێدان و بەخێو کردنی مناڵەکە و کرێ پێدانی دایکیەوە لەناو خۆتانا گفتوگۆ و پرس و ڕاوێژ بکەن بە شێوەیەکی باش، واتە بەگوێرەی ئەندازەی دارایی و دەسەڵاتی باوکەکە و پێویستی دایکەکە. سَیَجْعَلُ اللَّهُ بَعْدَ عُسْرٍ یُسْرًا. با دەوڵەمەند و گوزەران خۆش پارە سەرف بکا بۆ ژنی شیرپێدەری مناڵەکەی بە ئەندازەی دەوڵەمەنی خۆی و ئەوەیش کە ڕزقی بەسراوە با بە ئەندازەی خۆی و بە گۆێرەی ئەوەی خوا پێی داوە مەسرەف بکا عَذَّبْنَاهَا عَذَابًا نُکْرًا زۆر ئاوایی هەبوون سەرکێشییان کرد لە فەرمانی خوا و پێغەمبەری خوا، ئێمەیش بە لێپرسینەوەیەکی سەخت لێمان پرسینەوە و بە سزایەکی نابار سزامان دا. کە بریتیە لە پێغەمبەرێ ئایەتی ڕێ ڕوونکەرەوەتان بەسەرا ئەخوێنێتەوە بۆ ئەوەی خاوەن باوەڕ و ئیمان هاوردووەکان کە چاکەیان کردووە لە دونیادا لە تاریکیەوە بخاتە ڕووناکی و هەرکەسیش باوەڕی بە خوا ببێ و کاری چاک بکا خوا ئەیخاتە بەهەشتیکی ئەوتۆ کە جۆگە و ڕووباری بە بنا ئەڕوا و هەمیشە تیا ئەمێننەوە بەڕاستی خوا بژێوییەکی باشی بەمانە بەخشیوە.